بسم اللە الرحمن الرحیم خوشک و برایانی ئازیزی من سڵاوتان لێکم بە سڵاوی ئیسلام السلام علیکم و رحمت الله و برکاته دەست پێکم بە ناوی خوایەک کە تێکدەری بەرنامەی زاڵمانە و ئەو خوایەیە کە دەست پێکە بە گۆڕانکاری لە ناخی ئینسانە وەکو خۆی لە قورآن ئافەرمێ هەموو گەل و هۆزێک ئەبێ خۆیان دەست بە گۆڕانکاری بکەن ئینجا گۆڕانکاری دەست پێکا لە ناویانە پێویستە ئێمە لە مۆلاوە هەوڵ بدەین بۆ ئەوەی کە چۆن بتوانین گۆڕانکاری لە ناخی خۆمانا بکەین پاشان بڕۆینە ناو خێزانەکانمانەوە دوای ئەوە بۆ ناو کۆمەڵگا و پاشان بۆ دەسەڵات برایان و خوشکانی ئازیزی من من نەهاتووم و تارێکی ئاینیتان بۆ بم نێژهاتوم بۆ ئەوی کە پێشتر کە لێرە باسم کردووە شتێکی تازم بۆ ئێوە باس کرد بێ نا. ئەوەی کە من باسم کردووە هەمووتان ئەیزانن. بەڵکو بیرخستنەوە بوو. وە من ئەیزانم زۆربەی زۆرتان لە من دانشمەندتر و زیرەکتر و بەتواناترن. ئەوەی کە من باسم کرد زۆربەی زۆریشی ئەوەندە بە پەلە بوو لەبەرئەوەی زەمینەی کارکردنی خۆمی تیا نەبوو، زۆربەی زۆری شتی ئیرتیجالی و عەفەوی بوو. زۆر جار لە کاتی وشەکانیشا لە کاتی خوێندنەوەی ئایەتەکانا لە کاتی هێنانی حەدیسەکانی پێغەمبەری نازدار علیە سڵات وسلام لە ڕووی لەفزیەوە هەڵەمان ئەکرد چونکە سەرەتای دەستپێکی کارکردنمان بوو بەڕاستی بۆ گۆڕانکاری بۆیە لێرەوە داواتان لێ یەکەم دیاری ئەم شوانە قوبول بکەن کە من بۆ خۆم شوانم خۆشتان نەزانن شوانیش پێویستی شەیمە هەموومان شوان بین و ئەو کەسانەیش یانەوێ گۆڕانکاری بکەن شوانن خۆشتان ئەزانن دیاری شوان یا شەنە یا هەڵەکۆک بۆیە ئەمن ئەمەی کە بۆ ئێوەم باس کردووە باقەیەک گوڵی زەرد و سوور و جوان و گێلاخە بوو گێلاخەی ئەم کوردستانە بوو کە بۆ ئێوەی بەڕێزم بەدەست هێنا و توانیم بیەم بە ئێوەی بەڕێز هیوادارم بە گەورەیی خۆتان لە قسوورم عەفوو ببن و ئەگەر هەر هەڵەوکەم و کوڕیەک هەبووبێ لە لایەنی ماکوان کەریمەوە بووە. وە هەر شتێکی باشیشم وتبێ ئەم ئیسلامە فێری کردووم لە لانی خوای موتەعالەوە بووە وە من بۆ خۆشم هەرچیەکم باس کردووە بەڕێزان تەسەورات و دید و تەسەوراتی خۆم بووە پێویستیشە شتێک لێرا بە تەواوەتی عەرزی بینەرانی بەڕێزی ئەم کەناڵە بەڕێزە بکەم کە من بۆ خۆم معجیب بووم پێیان خی گەورە پاداشی خێریان باتەوە من نە ئینتیمای حیزبیم لەگەڵ ئەمانە هەیە و ڕۆژێک لە ڕۆژان داوایان لێ نەکردوم ببمە کەسێک ئەندامێک لە ناویانە بەڵکو و پێشیان نەوتووم ئەبێ لەو مەجالە قسە بکەی و خەتێکیان بۆ دانەناوم کە ئەبێ ئیلا لەو خەتە قسە بکەم ئازادی تەواوەتیم وەرگرتووە و ئەوەشی کە ویستوومە دید و تەسەوراتی خۆم بۆ لەم کەناڵەوە گەیاندوومە بە ئێوەی بەڕێز بۆیە پێش ئەوەی کە کۆتایی بە بەرنامەکانم بێنم سەرەتا سوپاسی خوای موتەعال ئەکەم کە توانیم لە خزمەتتانا ئەم سی بەرنامەیە بە سەرکەوتووی تەقدیم بکەم ئەگەر سەرکەوتوویش نەبێت هەرچۆنێک بێت لە خزمەتی ئێوە دیاری ئەم شوانە وەربگرن سپاس و ستایشی خوای متعال ئەکەم بەوەی کە توانیم لە خزمەتتانە شتێکی ئەگەر نوێ بێ و ئەگەر تازە بوو بێ هیوادارم لەم برا بچووکەتانی وەربگرن وەکو دیارەک ئەگەر بە کەڵکی ئەوەش نەهات و پێویستی بە چاکسازی بوو ئێوە بۆ خۆتان بۆ منی چاک بکەن و بۆ منی بگەێنن کە هەڵەکانم لە کوێ بڕحمەتی خواتان لە بێکم عمەری کوڕی خەتا بە فەرمێ هەڵەکانمان بە دیاری بۆ بێنەوە وە دووبارە سوپاسی ئەو کارمەندە بەڕێزانە ئەکەم کە شەو و ڕۆژ ماندوونەناسانە لەگەڵ منا هیلاک بوون تەحەمولی منیان کرد بە سەرما بە گەرما لە ژووری ستۆدیۆیا بە هەموو شێوەیەک ئامادەیان دەربڕی کە هاوکاری من بکەن وە سوپاس و پێزانینیشم بۆ کارمەندانی ژووری کۆنترۆڵ و ئەوانەی کە مۆنتاری، مۆنتێر، ی ئەم بەرنامەیان کرد و موخریجە بەڕێزەکان و هەروەها بەرپرسەکانیان و مودیری بەرنامەکان من زۆر زۆر سوپاسیان ئەکەم عەزێتیان کێشا مەمنونیانم و بەڕاستی جێگەی خۆیشێتی کە تەقدیر و سوپاسیان بۆ دەرببڕم لەبەرئەوەی مرۆڤیش کە کەسێک چاکەی لەگەڵا کرد پێویستە سوپاس و ستایشی ئەوە بکات و خوای پێغەمبەری نازداریش ئەفەرمێ هەرکەسێ شوکرانەبژێری خەڵکی نەکات شوکرانە بژێری خوای گەورەش ناکا من لا یشکر الناس لا یشکر اللە هەر کەسێ شوکرانە بژێری خەڵکی نەکا شوکرانە بژێری خوای متعالیش ناکا لەبەرئەوە من بە وەفام بەرامبەر بە خەڵکی ئەم تەلەفزیۆنە وە بەرامبەر بە کارمەندەکانی وە بەرامبەر بە حیزبەکەیشی خوای گەورە پاداشتی خێریان باتەوە ماڵیان ئاوا بێ بۆ ئەو هاوکاریەی کە لەگەڵ منیانا کرد و لە کاتێکیشا کە من لەگەڵ ئەوانا کارم نەکردوە واتە ئینتیمای حیزبیم بۆیان نیە بەڵام حەز بە سەرکەوتنی هەمویان ئەکەم و خوای گەورە سەرکەوتویان بکا و ئامادەیشم هەرچ کاتێک ئەوان وە جارێکی تر بەجێتان ئێڵم کە بەداخەوە تا ئێستا پڕۆژەیەکی وا نەکراوە بۆ ئەو هەموو خەڵکە لە وڵاتی دەرەوە، لە وڵاتی نامۆستان، لە وڵاتی غەریبستان کە بگەڕێنەوە ئەم خاک و خۆڵە. دوو جار ئێمە غەریبە بین. جارێکیان لە لای ئێوە و جارێکیشیان لە لای کەس و کار و ئازیزان و خۆشەویستان و دایک و برا و خوشکەکانمان. ئەگەڕێنەوە بۆ وڵاتێکی ساردوسڕ، بۆ وڵاتێک کە تەنها لەبەرئەوەی ئەمنێت و حەیاتمان تیایا پارێزراوە و پێشتر لەبەر خاتری نان و ئەمانمان ڕامان کردووە بۆ ئەوێ، ئێستا متعەلیق بووینەتەوە بە هەردوو لاوە. پێویستیشە دەسەڵاتدارانی ئەم وڵاتانە کە هەستیان بەوە ببێ، یا جوانتر بڵێم عەقڵیان بەوە بشکێ کە بە سەدان خەڵک لە دەرەوەی ئەم وڵاتەن، پێویستە خاوەنی پڕۆژە بن بۆ گەڕاندنەوەیان. وە ئێمەش زیاتر لە خزمەتتانە، خزمەت بەم خەڵکە ستەمدیدە و بەم گەلە ڕەش و ڕووتەی خۆمان بکەینەوە و ئەوەی پێمان کرا لە خزمەتانا بین. نەک من، و ئەمە پاکانە نییە بۆ من، بەڵکو من ئێستا لەو وڵاتانە سەدان خەڵک ئەبینم لە کەمپەکانا، لە جێگاکانی ترا کە لە ناز و خۆشەویستی دایک و برا و ئازیزان و خۆشەویستانیان دوور کەوتوونەتەوە. ئەمەش پێویستی بە گۆڕانکارییەکی تر هەیە. پێویستە ئیسلامییەکان خاوەنی پڕۆژە بن بۆ لەمەو لاوە کە ویستیان ئەگەر پڕۆژەی نوێ تەقدیم بکەن، پێویستە بیریان لەو خەڵکە نەبێت کە لە وڵاتی غەریبستان و نامۆستان لەوێ ژیان بەسەر ئەبەن. پێویستە پڕۆژەیەکی پێغەمبەری ئامادە بکەن بۆی ئەو خەڵکانەی کە چووبوونە حەبەشە چۆن پێغەمبەری خوا گەڕاندیە بۆ مەدینە سەرەتانە، ئەمەش یەکێکە لە پڕۆژەکان کە بتوانن ئەو خەڵکە بگەڕێننەوە. ئەزانن خەڵکێک لەتاو شەڕی براکوژی و لەتاو ئازار و لەتاو ناڕەحەتی ڕۆشتنە دەرەوەی وڵات، لە نازی دایک و باوک دوور کەوتنەوە، لە سفرەوخوانی خوشک و دایک و کەسوکار دوور کەوتنەوە، کێ بەرپرسە لەمانە؟ کێ بەرپرسە لەو هەموو کەسەی کە لە بەحری ئیجە قرشەکانی تورکیا و یۆنان خواردنی؟ کێ بەرپرسە لەوەی کە هەتکی حورمەتی ئافرەتان کرا؟ کێ بەرپرسە لەوەی کە بە دەیان و سەدان گەنج لەو رێگایە کەرامەتیان شکێنرا؟ کێ بەرپرسە لەوەی کە سەدان خەڵک لە ناو سنوقی ماڵان و لە ناو کارتۆنی جگەرە و لە ناو کارتۆنە لە پارکەکانی وڵاتانی ترا خەوتن؟ کوردایەتی و نەتەوایەتی و خۆشەویستی نیشتیمان بەم شێوە ئەبێ؟ بێگومان بەم شێوە نابێ. بۆیە هەموو ئەم قسانەی کە کردمان کۆمەڵێک پرۆژەی کەم بوون، هەمووی سەرە قەڵەم بوون کە من خستمە خزمەتی ئێوە. پێویستە سەر لە نوێ ئاگامان لەو گەلە ڕەش و ڕووتەی خۆمان بێ و پێویستیشە ئیسلامیەکان، ئەم خیتابەم بەرامبەر بە ئێوەیە، ئیتر بەسە، ئێوە پێویستە سەر لە نوێ خۆتان کۆ بکەنەوە. ئەم باسەی کە بۆ ئێوەم باس کرد لێرە، ئەشێت ئێستا بپرسن ئەی باشە ئێمەی ئیسلامی کوردستان لە کوێی ئا ئەم گۆڕانکاریاین کە باسمان لێوە کردوە تەبان بە دید و تەسەوراتی ماکوان ماکوان ڕۆژنامەنووسێکە یان جوانتر بڵێم سەرپەرشتیاری گشتی بزافم کە سەربەخۆ کارەکەم و تەسەوراتی هەچێک ئەڵم خۆم بەرپرسم لە قسەکانی خۆم ئەوەی کە ئەمەوێ عەرزی ئێوەی بەڕێزی بکەمەوە، ئێمەی ئیسلامی لە کوێی ئەم کارانەین، لە ماوەی ڕابردووە قسەیەکی زۆر زۆرمان کردووە لەسەر ئەم هەموو حاڵەتانە و ئەم باسانە و ئەم خواستانەی کە کردوومانە. ئایا ئێمە لە سەرەتای دەستپێکی بنیادنانی کۆمەڵگای خۆمانین؟ یان لە سەرەتای بانگەوازین؟ یان لە چالاکی زۆر و کەم بەرهەماین، یان لە دید ڕوونیاین، یان لە ڕەچڵەکاناین، یاخود لە سەرکەوتناین، یان ئەوەتاین لە تەمکینە. ئەخێر برایانی من، کەس و کارەکانی من، ئیسلامیانی بەڕێزی ئەم کوردستانە، خوشک و برایانی بەڕێز، بینەرە خۆشەویستەکان، بەداخەوە ئەڵێم، ئێمە ئەوەتاین لە کەوتن و داڕمانە. ان شاء اللە هەر کەسێک گەشبین بێ ئەیدۆزێتەوە مەعنای ئەوە نیە کە من باسی ئەمە بکەم ئێوە توشی ئەوە ببن کە توشی داڕمان و ناڕەحەتی ببن بەڵام فعلەن ئێمە لێراین بۆ لێراین پێویستمان بە دەست پێکردنەوەوە هەیە هۆکاری کەوتن و داڕمانەکانمان چیە ڕاستە نموزەجی زۆر باش هەیە سەرکردەی زۆر باشمان هەیە ئیسلامی خەڵکی زۆر بەڕێز و دیندارمان هەیە خوای گەورە مەحفوزیان کا وە کادێری زۆر باشی لەناو حیزبە ئیسلامیەکانە خوای گەورە هەر هەمویان سەرکەوتوی دنیا و قیامەت بکا بەڵام عەیب نیە گەر ئینسان تەسەوراتی خۆشی بخاتە ڕوو شەرتیش نیە ئەوەی کە منێ ڵێم وابێ بەڵام بۆچی ئەڵەم لە داڕمانای معقولە لە سا هەشتا و پێنجی ئەم وڵاتە لە سا نەوە پێنجی ئەم وڵاتە لەسەر ئیسلام ماڵن کەچی زۆرینەی خەڵک دەنگ بۆ عەلمانیەکان بەن نەتان پرسیوە زۆر جار بۆیە ئەڵێم لە داڕمان و کەوتناین ئێمە بۆ خۆمان ڕوومان نایە باسی ئەدەبیاتی ئیسلامەکەی خۆمان بکەین زۆر جار بە ناوی دیموکراسی و بە ناوی لیبڕاڵی و بە ناوی قسەی باق و بریق و ئەنواع و ئەشکاڵ شت باسی شتی دین ئەمانوێ ئاینەکەی خۆمان بەمە جوانکاری بکەین لە کاتێکا دینەکەی خوشمان لای خوای متعالەوە هاتووە کە فەرمێ زۆربەی زۆرمان تەقەبولی ئەوە ناکەین کە یەکێک لە سەرکردەی ئەم حیزبە ئیسلامیانە بتوانێت کۆمان بکاتەوە. قسەکە قورسە بەڕێزان. برینێکی زۆر قوڵە. هەر پەنجەش خەیتە سەر برینەکە هەمووی ئەکولێتەوە هەموو گیانمان پڕەبێ لە ئازار. بەڵام پرۆژەکەی زۆر ئاسانە. پرۆژەیەکی سەحابیانە لە بەردە سایە ئێکسپرێس بە پەلە ئەتوانین چارەسەری ئیشی خۆمانی پێ بکەین بۆیە ئەڵم سیستمی پێغمبەری نازار عليه سڵات وسلام لە هەموو سەردەم و حاڵەتێکا دووبارە ئەبێتەوە بە تایبەتی سیستمی خلافەتی پێگەیشتویش ئەتوانین ئێمە لەسەر ئەو سیستمانە خۆمان بینا بکەینەوە هەمان کێشە تووشی پێنج سەرکردە بووەوە لە ناو سەحابەی بەڕێزی پێغەمبەری خوای عەلەیهی سڵاوات وەسەلام هەر یەکەیان خۆیان کاندید کرد بۆی ببنە خەلیفە ئێسش ئێوە پێتان وانە بێ سەرۆکی ئەم حیزبە ئیسلامیانە هەمووتان خۆتان کاندید کردو بۆی ببنە دەمڕاستی مسلمانان کەی ئەمە ئەدەبیاتی ئیسلامی و مسلمانانە وەکو حیزبە ئەلمانەکان بڵن قەیچەکە باسی حیزبی ئیسلامی هەبێ و چوار حیزبی ئیسلامی هەبێ ئەمە ئەمە پێی ناوترێ ئەدەبیاتی ئیسلامی ئەدەبیاتی ئیسلامی ئەوەیە کە هەمومان یەک بین ئەسڵ ئەوەیە هەمومان یەک بین سەبەبی فەشەل و داڕمانیشمان هۆکاری ئەوەیە کە ئێمە نیزاع لە بینمانایە ڕاستیش ناکەین نەگە بڵێ نیزاع لە بینمانانی وەکو براژین بۆ بە ڕاستگۆی قسە نەکەین من زۆر جارەزانم حیزبەکەی دراوسێمان لەگەڵ حیزبەکەی دراوسەکەی ترمان لەگەڵ ئەمیشا زۆر جار داعیەکانیان داعین بانگەواز بۆ دینی خوای گەورە ئەکەن بە تەلەفۆن ئەیەوێت کاندیدەکەی بەرامبەری حیزبەکەی خزمی و براکەی تری ناشرین بکە نموزەش زۆر لە بەردەسایە نموزەکی تر زۆر زۆر لە بەردەسایە بەڵام حەز ناکەم دەست بخەمە سەر برینەکان دڵم زۆری تایە بەڵام حەز ناکەم زۆر بڵم لەبەرەوە لەبەر خاتری خوای گەورە داپۆشەری عەیب و عاری یەکتری ئەبین هەموومان هەڵەمان هەیە بەڵام هەندێ هەڵە هەیە زۆر چاو زەقە هەندێک هەڵە هەیە زۆر خراپەکارە زۆر بەرەو هەڵدێرمانە با بەڵام ئەسڵ ئەوەیە کە ئێمە کۆ ببینەوە ئەمە پرۆژەی گۆڕانکاریە وە سەبەبی فەشەلیشمان گۆڕانکاریمان پێ ناکرێ هەتا وامان لێ نەیە من هەمووتان تەقدیر و بەڕێز دائەنێم لەو جێگایەیە کە پێی ئەوترێ چۆن سەحابەی پێغەمبەری خوا لە خەلافەی ڕاشدینە گۆڕانکاریان کردووە پرۆژەیەکی ئێکسپرێس، پرۆژەیەکی ئامادەکراو، ئەگەر شوێنکەوتووی قورئان و سوننەن ئەوە قورئان و سوننەت ئەم ئیشەی کردووە فەرموو وەرن بیکەن. لە دوای پشووێک باسی پرۆژەکەتان بۆ ئەکەم. بسم اللە الرحمن الرحیم سڵاوتان لێکەم بە سڵاوی ئیسلام السلام علیکم و رحمە اللە و برکاته و بە ناوی خوایەکیش دەست پێ ئەکەمەوە کە تێکدەری بەرنامەی زاڵمانە بەڕێزانی من پرۆژە ئێکسپرێسەکە پرۆژێکی زۆر مەعروفە چارەسەری ئێستای وەزعی ئا ئێستای ئیسلامیەکانی کوردستانەکە لە داڕمانەوە دەست پێ بکەنەوە بۆ ئەم مەرحەلەی کە دەست پێەکەن ئەویش پێغەمبەری نازدار علیە سڵات وسلام لە دوای خۆی فەرمێت دەست بگرن بە سنەتی خولەفای ڕاشدینەوە خولەفای ڕاشدین کێن ئەبوو بەکر و عمر و عوسمان و علی ڕزامەندی خوا لە هەر هەمویان بێ و فەرقی ئەبوو بەکر و عمر زۆر زۆری شە لەگەڵ عوسمان و علیە چونکە لە دوای هەموو پێغەمبەران و پێغەمبەری نازدار ئەشرف مەخلوق لەسەر عەرزە ئەبوو بەکری صدیقە دوای ئەو عمەری کوڕی خەتابە ئینجا عەشەرەی موبەشەرەیە. پێغەمبەری نازارە فەرمێ ئەگەر لە دوای من پێغەمبەر بهاتایە عومەری کوڕی خەتاب بوو ڕەزامەندی خوای لێبێ ئەو پیاوە ئازایە بوو پیاوێکە کە نە لە شەرق و غەرب و ئەمریکا و ئەوروپا عمرێکی کوڕی خەتابی تیا نابینیتەوە عادل ئەخر بەڕێزانی من ئێوە بەس دیقەت بن لە هیچ وڵاتێکە عمری کوری خەتابی تایە هاوشێوەی عومەری کوری خەتابی تیایە بڕوا بکە نایبیننەوە بەو خوایە ڕۆژئاوا ڕۆژهەڵات هەر کەسێکی تر عومەرێکی کوری خەتابیان تیا هەڵبکەوت تا ئێستا ئەیان خواردین بەخوای عەرز و عاسمان غەرب ساحێبی دزە ساحێبی ڤایکینە قەڕاستینەی پێ ئەوترێ بە ئینگلیسی پێوترێ ڤایکین بە نەرویجی و ئسکەندناڤی پێوترێ ڤیکین بە زۆربەی زۆری زمانەکان پیان وتێ چەتەی بەحر قەڕاستینە بە عەرەبی مەتحەفیان بۆ ئەم دزانیان کردوتەوە پێنج کەس هەڵەبژێرە و عومەری کوڕی شەش کەس هەڵەبژێرە و عەبدوڵای کوڕی عومەری عومەری خۆیشی بڵێن عەبدوڵای کوڕی لەگەڵیان نەدانێ بەس ڕاوێشکاریان بێ خۆی نابێ خۆی کاندید بکە بۆی خزم خزمێنە و ئەوانی تیان نەبێ ئەم شەش کەسە کێن کە کاتێک هەڵەبژێرێن بۆ ئەم کاندیدیە بۆەوەی ئومەتەکە کۆبکەنەوە بریندارە عومەری کوڕی خەتاب یەعنی ئومەتەکە بریندارە ئێستا ئێمەش بریندارین جەستەی هەموو ئیسلامیەکان خوێنی پیایەتە خوارەوە منش نیە خوێنی مەعنەویەتە بێتاقەتین بێزارین هیلاک بووین لەو ململانیەی ئێوە جوان گوێ بگرن ئێم هەموو جارێ مەلاکان قسە بۆ مسوڵمانانەکەن ئەم جارە ئێمە قسە بۆ ئێوەی قیادەی ئیسلامیەکەن گوێمان بۆ بگرن ئەگەر ئەگەر خۆتان بە خەڵکێکی تەوازوع ئەزانن فەرموو گوێمان بۆ بگرن ئێمە خەڵکێکی بەسیتین و ئەمانەوێ گۆرانکاری بکەین و پێویستیشە ئێوە کە مادەم بە سەرکردەی خۆمانتان ئەزانین و مادەم باوەشمان بۆ کردنەوە و ئەمانەوێ بتان پارێزین ئەخر پێغمبەری نازار علیه الصلاة والسلام ئەفەرمێ من بە ڕەحمم بۆ ئێوە وەکو ئەوەی کە ئێوە مێشولە بن و پەپولە بن و خۆتان بن بە ئاگرا من نیاڵم بچنە ناو ئەو ئاگرەوە ئێستا ئێمەش ئەو هەستەمان بۆ دروست بوە بەرامبەر بە ئێوەی قیادە ئەزانین کە پەپولەن ڕەحمەتی خواتان لێ بێ و نایشڵین بکەونە ناو ئاگرەکەوە ئاوا باوەشمان بۆ کردونەتەوە پێتان ئەڵێن ئەم پڕۆژەیە بگرنە ئەستۆی خۆتان ئەزانم بەڕێزانی ئیسلامی ئێمە ئیسلا ئێمە ئیسلامیەکان و بە تایبەتی خەڵکانێکی وەکو ڕۆژنامەنووسە ئیسلامیەکان دەم ناپارێزین لە عەلمانیەکان پێیان ئەڵێین گەندەڵیتان کردو پێیان ئەڵێن دزیان کردو هەمویان بە سنگ فراوانیەوە لێمان وەرەگرن حەقیقەتێکە و بە ئینسافیشەوە ئەیڵێین. پێویستە ئێوەش گوێمان بۆ بگرن. پێویستە گوێ بگرن بۆی بتوانین چاکسازی بکەین چونکە مەسئولێتان لەسەر شانە عمری کوری خەتاب شش کەسیان هەڵەبژێرە عبا عبێدەی جەڕاح عوسمانی کوری عفان علی کوری ئەبی طالب سعدی کوری بی وقاس طلحی کوری عبێد الله لەگەڵ یەکێکی تر لە سەحابە بەڕێزەکان ئەم شەش سەحابە بەڕێزەی کە هەڵ ئەبژێرێن کاندیدن بۆی ببن بە دەستپێکی حکوومەت و خەلافەت و گۆڕانکاری تەسەوری چیەکەن ببێ لێرە تەسەوری ئەوە ئەکەن کە ئیتر هەریەکەیان حیزبێکیان جیا کرد و چوونەوە لاوە وتیان قەی چێ کارێکەمان ئیشێ بکەین نا نا وایان نەکرد بەخوا سوێن بە لا ئیلاهە ئیلا اللە وایان نەکرد سیانیان زۆر عەزیمانە ئیشیان کرد سیانیان تەنەزولیان کرد بۆ براکانیان سعدی کوڕی ئەبی وەقاص تەنەزولی کرد بۆ عەلی کوڕی ئەبی طالب على كل سیانیان مانەوە عەلی کوڕی ئەبی طالب و عوسمانی کوڕی عەفان و ئەبا عوبێدەی جەڕاح. سێ پیاوی زەخم، یەکێکیان ئەهلی کیساء کە خۆشەویستی پێغەمبەری خوایە عەلەیهی سەڵات وەسەلام، ئەوی تریان ذوالنورین کە مەلائیکەت لە ئاسمانا شەرمی لێ ئەکا، ئەوی تریان ئەبا عوبێدەی جەڕاح کە ئەمینی ئەم ئوممەتەیە. سەیری ئەم سێ پیاوە زەخمە کەن، بگەڕێن لە هەموو دنیایا لە کوێ دەست ئەکەون، دە چاویان لێ بکەن. سەیری مەوقیفی ئەبا عوبێدەی جەڕاح کەن بە عەلی عوسمان ئەفەرمێ ئەگەر من تەنەزولتان بۆ بکەم بۆی ئەو دوانەتان ببنە کاندیدی حکومەتەکە و گۆڕانکارێکە لە دەستانا بێ بە قسەی منەکەن کامتان هەڵبژێرم بۆ هەڵبژاردنەکە هەردووکیان قوبوڵیان کرد چۆن قوبوڵ ناکەن ئەمینی ئەم ئومەتەن چونکە ئەم بۆ خۆمان پاکین ئیسلامی و مسلمانانی بەڕێز ناچن دزی و خیانەت و نازانم بۆ هەڵبژاردن و سنوقەکان بکەن بەوە هەچەند بەداخەوە ئەدەبیاتێک فێربووین لە کۆنفرانسیا و خەتخەتێن و پەتپەتێن و ڕاوڕاوێن و هەلوکێن و تولتولێنەکەین. پێویستە بزانین ئەم پڕۆژەیە چی بەسەریە. سێ شەو و سێ ڕۆژ ئەمینی ئەم ئومەتە هەڵبژاردن دەست پێکا لە ناو مەدینەی پێغەمبەری خوایە بۆی بزانن هەڵبژاردن علاقی نیە بەسەر دیموکراسیەوە ئینتیخاباتێکی نەزیهانە، پێویستی بە فراکسیۆنەکان نەبووە، هەردوو فراکسیۆنەکە کە تیایەتی بۆ سەرۆکایەتی و ریاسەتی خەلافەتی ئیسلامی خۆیان دیار بوون، کەسیان نە رەسمیان هەڵواسی و نە هەوڵیانە بۆ دەسەڵات و حیچیان نەکرد خەڵکەکەی کۆکردەوە بە ناوی خوای متعال و لەم دوو کەسە بەڕێزە زۆرینەی خەڵک دەنگیانە بە عوسمانی کوڕی عەفان عەلی کوڕی ئەبی تاڵیب بوو بە سەنەدی زۆر بەسیتە بەڕێزان ئێمە شتەکان خۆمان زلمان کردوە لە خۆمان حب دنیاکە وای لێ کردوین کە نەگەینە ئەم مەرحەلەیە لە دوای عومەری کوڕی خەتاب سیانزە ساڵ وڵاتانی دنیا لەم سەری شەرق و غەرب فەتح کرا چونکە مسلمانان کۆک بوون دیسان داڕمان دەسی پێکردووە لە سەردەمی عوسمانی کوڕی عەفانیشە وەستا، خەواریج دروست بوو، فیتنەی نێوانی موسڵمانان دروست بوو، هەم دیسان چارەسەر کراوە ئەو سەردەمەیش لە ڕێگەی پیاوێک کە دیسان ئەم نموزەجە دووبارە ئەبێتەوە، حەسەنی کوڕی عەلی کورە وتی من دەسەڵاتم بۆ چییە من ئەمەوێ ئەم دینەی خوای گەورە سەر بکەوێ من گەنجانی گەورەی گەنجانی بەهەشتم چۆن بەدوای کورسی و پلەوپایەیا ئەگەڕێم ئەمە ئەدەبیاتی ئیسلامییە. وەرە معاویە کوری ئەبی سوفیان فەرموو ئەمە کورسیەکە بۆ تۆ زررمان کرد یا مسلمانان هەمویان کۆ ببنەوە یا ناو نرا بە عامی جەماعە پێویستمان بە ئامی جەماعە هەیە بەڕێزان ئەجارە ئەگەر ئامی جەماعەمان کرد دەست پێکمان ئالێرایە ڕێگەی ئێمە زۆر دوور و درێژە ڕێگەی ئێمە زۆر دوور و درێژە لەگەڵ ڕێزم ئەبواە ئەو گۆڕانکاریی کە نەوشوران مستەفا کردی ئێستا مسلمانان بیان کردایە چونکە ئیسلامیەکان لەو زەمینە پێشتر بوون ئێوە کەس نبینە ئیسلامیەک ببینە بڵێ ئیسلامیەک دزی کردو سەرەت و سامانی خەڵکی بردووە بەهدر ئێمە کێشەمان لە دزیان و کێشەشمان لە ترسنۆکیان نیە یەک ئیسلامی نبینی ترسنۆک بێ زیندانەکانیش بڕە لە خەڵکی مسلمان کێشەی تەفەکک و پارچە پارچەیمان هەیە ئەمە زۆر مهیم نیە هەوڵی بۆ بەین بەڕێزان جێنشین کردن و تەمکین هەوڵ نیە بۆ ئێمە ئەمە هەوڵەکەمانە کە لەم قۆناغەنە نزیک ببینەوە لە خوای متعال هەموو ئامانجی حیزبایەتی ئیسلامی و دەسەڵاتی ئیسلامی و هەوڵدان بۆ ئەم دەسەڵاتە ئیسلامی کە ئەمانێ هەوڵی بۆ بین و ببین بە مەسولتایە و خۆمان بکەین بە شتی مهمتایە و بۆ هەر جێگایەکی ناو ئەم دەسەڵاتە بڕۆین پێویستە خواناسی فێری خەڵک بکەین و قیامەتیش بیری خەڵکی بخینەوە مەعقولە تۆ خوای متعال پێت بڵێ من ئیسلامم بۆ هەڵبژاردوی؟ بۆیە ئەم قسانە هەر دووبارە ئەکەمەوە گرنگە بەلامەوە کە دەستپێکی گۆڕانکاری گەلان کە سی شەوە یا سی حەلەقەیە یا سی جارە یا سی هەفتەیە کە باس ئەکرێتەوە پێشکەشمان کردووە گرنگە بزانین کە بە ئیسلامەتی سەرکەوتن بەدەسەهێنین ڕحمەتی خواتان لێبێ وە ڕەحمەتی خوا لەو کەسانەی کە تەمەسوک ئەکەن بە ئیسلامەکەوە چونکە پێغەمبەری خوا ئەفەرموێ هەشت کەس تەمەسوکی کرد بەم ئیسلامەوە بەس بە قورئان و سونەتەوە یا بە سونەتی بۆن خۆشی پێغەمبەری نازدارەوە عەلەیهی سڵات وسەلام سەرکەوتن بەدزێنە بەڕێزان واللهی تاقی کەنەوە تاقی بکەنەوە بە ڕاستگۆیی و بە سەدق ئەگەر سەرکەوتنتان بەدەست نهێنا چی ئەڵێ من لەتانەمێ من زەرەرەکەتان بۆ ژمێرم ئامادەیشم تایە کە ئەو زەرەرە بژمێرم بۆتان پێنج داقم ماوە بۆ کۆتایی بەرنمەکەم و لە خزمەتانە بم دووبارە زۆر ناڕەحەتم بۆی کە بەجێتانێ هەڵم بەڵام دڵنیاتانەکەمەوە بە پشتیوانی خی متعال ئەگەر تەمەەن باقی بوو لە خزمەتانە پرۆژەی باشتر لە خزمەتانە بەکارە هێنمەوە بۆ زیاتر گەیاندنی تەسەوراتی ئیسلامی لە ڕووی گۆڕانکاریەوە وە زۆرم پێ خۆشە بۆ جاری داهاتوو یاخو بۆ کاتی داهاتوو لە خزمەتتانا لە هەر جێگایەکەوە بێ لە هەر کەناڵێکەوە بێ لە هەر شوێنێکەوە بێ بەڵام ئێرە بەلای منەوە زۆر جێگای تەقدیر بوو کە بەبێ ئەوەی ئینتیمای سیاسی من بخوێنەوە بێ ئەوەی تەسەوراتی من بخوێنەوە بێ ئەوەی داوای ئەوەم لێ بکەن کە لەگەڵ کیام یا لەگەڵ کیانیم زۆر بە ڕێزەوە تەقدیری منیان کرد بەڵام منیش وعدی ئەوە ئەدەمەوە کە دڵخۆش بم بەم شێوەیە دڵخۆش بم بە گەل و نیشتیمانەکەی خۆم سەربەرزم بەوەی کە جارێکی تر ئەم خاک و خۆڵەی خۆم ببینمەوە بە عیزەت و سەربەرزییەوە، بە سەربەخۆییەوە، وەکو هەموو گەلانی تری دنیا، بە تایبەتی کورد زۆر ئاواتەخوازم بەوەی کە ئەم نیشتیمانەی خۆم بە شەکاوەی ئەو ئاڵایی ببینمەوە و بە سەربەرزیش ببینمەوە، بەڵام لە پرۆژەی داهاتووما سەرنجتان ڕاکێشم و خۆشم ئامادە ئەکەم و ئێوەش چاوەڕوان ئەکەم بەوەی ئەگەر تەمەن باقی بوو، پێم خۆشە لە خزمەتانا باسی سیرەتی پێغەمبەری نازدار بکەم سیرەی پێغەمبەری نازدار شتێکی زۆر عەزیمی تیایە شتی زۆر باشی تیایە ئەمەوێ باسی پێغەمبەری نازدار بکەم عەلەیهی سڵات وسەلام بە شێوەیەکی تەقلیدی نا بزانین پێغەمبەری خوا عەلەیهی سڵات وسەلام چۆن سیاسەتی کردووە پێوەری سیاسی لای پێغەمبەری خوا چی بوو عەلەیهی سڵات وسەلام و باسی ئەوە بکەم پێغەمبەری خوا عەلەیهی سڵات وسەلام چۆن کێشەی بەتاڵە و گەنجەکانی حل کردووە باسی ئەوە بکەین و پێغەمبەری خوا عەلەیهی سڵات وسەلام چۆن پرۆژەی دامەزراندووە بۆ گەل و وڵات و دەسەڵاتەکەی باسی ئەوە بکەین کە پێغەمبەری خوا کێشەی لجوء و هیجرە و ئەو شتانەی تری چۆن حەل کردووە باسی ئەوە بکەین پێغەمبەری خوا علی سات وسلام کێشەی عایلەوی خۆی چۆن حەل کردووە واللهی بەڕێزان گرنگی و معجیزەی سیرەی پێغەمبەری خوا لەوایە کە هەر جارێک ئەی خوێنیتەوە کە هەر جارێک سەیری ئەەکەیتەوە شتی تازەتر و نوێترت بۆیەتە دەرەوە لە کۆتایی باس و خواستمانە ئەمێ ئەوتان عرس بکەمەوە تکا ئەکەم لە ئێوەی بەڕێز سەیری مێژووی ئیسلام بکەنەوە مێژوو شتێکی ئیهمال کراوە لە لای ئێمە مێژووی ئیسلام بخوێن و ئەو گەنجانە دەربێنن تایە ئەو کەنجانە دەربێنن تایە کە ئیسفادی لەکەنەوە بۆ گۆڕانکاری پێویستە ئێمە بزانین ئیبراهیمی جولاری کێ بووە، شێخ عەبدوڵا یاسین کێ بووە، بۆیە ئەم ناوانەم خستە بەر چاوی ئێوە کە ئێوە بچن بە شوێنیانا بگەڕێن و دراسەتی حەیاتیان بکەن. پێویستە بزانن یوسفی کوڕی تاشفین کێیە، پێویستە بزانن ئەبوبەکری عومەری لەمتونی کێیە، پێویستە بزانن عیمادەدین زەنکی کێیە، پێویستە بزانن نورەدین مەحمود کێیە، ئەسەدەدین شێرکۆ، سەڵاحەدینی ئەیوبی، کە ئێمە خۆمان شانازی بە سەڵاحەدینی ئەیوبیەوە ئەبێ بکەین، چونکە کورد هیچ کەسێک نایناسێ، بە هیچ سەرکردەیەکەوە ناسراو نیە ئیلا بە سەڵاحەدینی ئەیوبیەوە نەبێ. کە کەسێک کە ئەدەوێ کوردی پێ بناسێنی تەنها بە سەڵاحەدینی ئەیوبی ئەیناسێ و بۆ ئەوەی بیشزانن میشێل و هەروەها ڕینۆ و هەروەها سەدان مێژوونووسی تر لە مێژووی ئەوروپایا نووسیویانەتەوە ئەدەب و ئەخلاق و ڕێز کە هاتە ناو ئەوروپاوە سەڵاحەدینی ئەیوبی خەڵکی فێرکرد خەڵکی ئەوروپای فێرکرد دادپەروەری فێرکردن مێژووی خۆیانە، ئەوە میشێت، ئەوە رینۆ، ئەوە سەدان مێژوونووسی تری ئەوان بچن بگێڕنەوە، ئەوان ئاوا شانازی ئەکەنەوە. کتێبخانەکانیان بە ناوی عولەماکانی ئێمەوە ناوناوە، لە فەرەنسایە، لە پاریسە بە ناوی ئەڤسیناوە، بە ناوی ئیبن سیناوە کتێبخانەکانیان ناوناوە. کتێبی ئیمامی عوقەیلی لە بەریتا، لە ئەڵمانیایە کە هەشت سەد موجەڵەدە، بێجگە لەو هەموو توراسەی ئێمە کە بردوویانە لە مەتا، مەتحەفەکانی خۆیانە بە خەڵکی ئەناسێنن. پێویستە بگەڕێینەوە بۆ بنێچەی خۆمان بیکەین بە مەشخەڵێک و تا داهاتی خۆمانی پێ ڕوون بکەینەوە. ئاخر بەڕێزانی من چەند کەس لە ئێمە ئیبراهیمی خیزانی، ئیبراهیمی میللی و هەروەها شێخ عوبێدوڵڵای نەهری و هەروەها شێخ سەعیدی پیران و هەروەها میر بەدرخانی گەورە و هەروەها میر محەممەدی سۆران و ئەردەڵانییە بەڕێزەکان و بابانییە بەڕێزەکان و ژیانی شاعیرانی بەڕێزی ئێمە کە چۆن گۆڕانیکارییان کرد و ئەم کوردە و دەوڵەتی هەزبانی کوردی دەوڵەتی دیناوەری دەوڵەتی، حەسنەوی، دەوڵەتی، ئەیوبی، سەلاجیقەی کورد، هەموو ئەم ئەمارەت و دەوڵەتانەی کە وجودیان هەبووە پێویستە دراسەیان بکەینەوە چونکە ئێمە بۆ بۆ خۆمان تەنها لەوە زانین کە تەنها ئێمە ڕۆڵەی میدیاکانین ێ باشە میدیاکان بەتاقی تەنیا کورد نەبوون مادەکان بەتاقی تەنیا کورد نەبوون ئێرانیان تیا بووە ئەفغانیان تیا بووە پاکستانیان تیا بووە ئۆزباکیان تیا بووە هندیان تیا بووە کورد ئەسڵ زاگرۆسیە ئێ وەرن لە ژیانی زاگرۆسی ئەم کوردەوە سەیری بکەن هەتاکو ئەم سەردەمەمان سەیر بکەن بزانن کێ مێژووی ئەم کوردەی شێواندووە چۆن مێژەرسۆن هاتە ئەم وڵاتەوە مێژوەکەمانی شێواند لە ڕێگای هێنانی چاپخانەیەکەوە بۆ حەسەن حوزنی مکریانی ورن سیر کەم زانن چۆن چۆن خیانەتمان لێکراوە چۆن ئێمەیان وا لێ کردووە کە هەموو شتێکمان تەزویر بێ لەبەرەوە بەڕێزان ئێمە لە موامراین موامرەمان لەسرە لەسرە لە کۆتاییا دووبارە لە کۆتاییا بە خوای گەورای بە خوای گەورەتان ئەسپێرم بە خوایە کە سپاردە زایە ناکا و من ئەم جارەیان لە رووی اعلامیەوە کار ناکەم بەڵکو لە رووی ئیمانیەوە لە خزمەتی ئێوە ئەبم یاڕەبی خوایە داوەت لێکەم بە ناوە جوانەکانی خۆت بەوەی کە ئێمە هەمانە و تۆ نیتە بەوەی کە ئێمە تۆمان هەیە و تۆ خواد نییە داوات لێکەم خوای گیان لە تاوانمان خۆش بی وامان لێ بکەی یا ارحم الراحمین کە بتوانین گۆڕانکاری لە ناو گەلی خۆمانا بکەین گەلی خۆمان دەست پاک بکەین گەلی خۆمان سەربەست بکەین ببینە خاوەنی وڵات ببینە خاوەنی ئاڵا سەربەرز ببین هێز و توانا و دەسەڵات و تەمکینمان هەبێ بۆ ئەوەی بتوانین سەربەرز بکەینەوە و وە قسە ڕۆشتوو بین لە ناو گەلانی تری دنیایا یا ڕەبی خوایە داوات لێ ئەکەم بە ناوە پیرۆزەکانت بە سیفاتە بەرزەکانت کە ئاشتی و خۆشنوودی و ئەمان و چاکە و پیاوەتی لە ناو ڕۆحی ئەم گەلی کوردەی ئێمە بپارێزی وڵاتمان ئامین بکەی نەک لە بەر خاتری ئەوەی ئەمن و ئاسایشی دەسەڵات دارانی ئەم وڵاتە لێمان لێمان ڕازی بن و وابزانن لە ترسا ئەم قسە ئەکەینەوە نا خوایە داوات لێکەم بە ناوە جوانەکانی خۆت هیدایەتی هەموومان بی ئەوانەی کە گەندەڵن چاکەسازی بخیتە ناو دڵ و دەرونیانەوە بۆی بتوانین بە سەربەرزی ئەم نیشتیمانی خۆمان بە خەڵکی بناسێنینەوە. ئەزانن بەڕێزان ئێمە ساحێبی ئیبداعێک نین کە لە ئەوروپا و لە ئەمریکا و لە دنیاە خۆمان بە خەڵکی بناسیێنین هیچمان نییە ئەزانن پێویستە ئیبداع بکەین سەر لە نوێ خۆمان بناسەینەوە بۆ خەڵکە کە بڵگاکە ئەم کووردە ئەتوانێت شتێک بکە باش ئەگەر بەیانیەک هەڵسان لە خەو هەموو عالم هەڵسا لە خەو وتی کورد لە ناو چووە ئەم دنیای ئێمە چ زەرێکی کردووە هەچەنەم قسەیە